پەروەردگار لە هەموو لایەک بێت. داواکارم لە خوای میهرەبان هاتنمان بۆ ئامادەبوونمان لە نوێژی جموعە و گوێبیستی وتاری هەینی خوای پەروەردگار بیکاتە پەیژەی سەرکەوتنمان و پەیژەی نزیکبوونەوەمان لە خوا. و بێتە وەسیلەیەک بۆ ئەوەی ڕەزامەندی خوا بەدەست بێنین جل جلالە. بەڕێزان خۆم بە خۆشحاڵەزانم لە خزمەت ئێوەی بەڕێز و خۆشەویستدا باسی چەمکێک یا سیفەتێک لە سیفەتی مرۆڤەکان بکەین کە ئەویش بریتییە لە سیفەتی خۆشویستن غەریزەیە کە خوای پەروەردگار بەخشیوێتی بە مەخلوقات و دروستکراوەکانی ئەم غەریزەیە ئەم نیعمەتە شوێن و جێگە و ڕێگەی چۆنیەتی نیشانماندا نیشانی داوین کە چۆن ممارەسەی ئەو خۆشەویستیە بکەین ناخ و فطرەتی ئینسان بە دوای ئەوە ئەگەڕێکەوە معلومات و زانیاری دەربارەی شتەکان هەبێت کە مەعلومات و زانیاری دەربارەی شتەکان بوو حەزەکا بیانناسێت لە نزیکەوە حەزەکا بیناسێت لێکۆڵینەوە لەگەڵیا بکات جوان خۆی شارەزا کا دەربارەی کە دەربارەی شارەزا بوو خۆشەویستی بۆ ئەو شتە پەیدا ئەبێت بە شێوازێک کە نۆرماڵ بێ و شەرع ڕێگەی پێدابێت دوای ئەوەی کەوا ناسینیشی بەو شێوەیە کە پێویست بێ دەستی خۆی خست ئامادەیە گوێڕایەڵیشی بێت ژیان بەڕێزان لەم سەرزەویە بەبێ خۆشویستن و خۆشەویستی مەحاڵە خوای پەروەردگار جل جلالە خۆشویستنی لە دڵی مرۆڤەکان و مەخلوقاتی خۆیدا دروست کردووە لە ئینسانەکان لە گیاندارەکانی تر لە دروستکراوەکانی تردا ئینسانە باوکی زۆر خۆشەوێ دایکی خۆشەوێ منداڵەکانی خێزانی خزم و کەسوکاری ئەبێ مرۆڤایەتی خۆش بوێ بەو مەعنایی کەوا مادەم دروستکراوی خوایە خوا ڕێزی لێگرتووە ئێمەش ڕێز لە دروستکراوەکانی خوا ئەگرین گیاندارەکان هەمویان بێچوو خۆیانیان خۆشەوێ خۆیان تەزحێ ئەدەن بە خۆیان گیان فیداکاریەکەن هەتاوەکو بێچوەکانیان بە ئاسودەی و بە ئارامی بژی خۆشیان ئەوێ بۆیە لە مەترسی و لە شتە ترسناکدارەکان ئەیان پارێزن خۆی ئەکا بە قوربانی بێچوەکەی لە پێناوی ئەوەی کەوا بێچوەکەی بە ئازادی بژی بە کامرانی بژی دڵی خۆش بێت. ئێمە ی موسڵمان خوای پەروەردگار مەنهەج و یاسایەکی بۆ ناردوین کە قورئانی پیرۆزە و فێریشی کردوین کە چۆن ئەم غەریزە و ئەم نیعمەتە لە خۆمانە بیهێنینە دی بەرامبەر بە کێ بەرامبەر بە خوای متعال جل جلاله کە دروستکەرمانە، ڕۆزیدەرمانە، ئەمانژێنێ، ئەمانمرێنێت. لە قورئانی پیرۆزدا زیاد لە سەد و چل ئایەت خوا باسی خۆشەویستی و خۆشویستنەکات، خۆشەویستی خۆی بۆ بۆ عەبدەکانی، خۆشەویستی عەبدەکان بۆ زاتی پەروەردگار جل جلالە، بۆ پێغەمبەرەکەی صلی اللە علیە وسلم. واللە غفور رحیم ئەی پێغەمبەر ئەی محمد صلی اللە علیە وسلم بڵێ بە موسڵمانان قل ان کنتم تحبون الله ئەگەر ئێوە خواتان خۆشەوێ ڕاستەکە لە کانگای دڵتانەوە خوای متعالتان خۆشەوێ فاتبعونی، شوێن من بکەون، شوێن ئەو ڕێباز و مەنهەج و یاسایە بکەون کە من هێناومە لە لایەنی خوای پەروەردگارەوە جل جلاله. کەواتە خۆشویستنی خوا بە شوێن کەوتنی پێغەمبەر نەبێ صلی الله علیه وسلم نایەتە دی، تحقیق نابێت، ئەبێ بە شوێن پێغەمبەرەوە بین صلی الله علیه وسلم. گوێ لە فەرمایشتەکانی بگرین لە دڵی خۆمانە لە ماڵی خۆمانە لە خێزان و گەڕەک و وڵاتمانە جێبەجێی کەین پێغەمبەری خوا صلی الله علیه وسلم سەحابەی ئاوا گۆش کرد بۆیە هەر یەکێ لە ئەوانە گیان فیدا بوون بۆ سەرخستنی دینی خوا خۆشەویستی خۆیان دا و بە فەزلی خۆشەویستی خۆیان دا و بەسەر شتەکانی تردا بەسەر نەفسیا، بەسەر ماڵ و مناڵیا، بەسەر کار و کەسابەت و تیجارەت و بازرگانیا. حەزرەتی عومەر ئەفەرموێی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم تۆم خۆشەوێ لە باوک و لە دایکم لە خێزان و لە مناڵەکانم جگە لە خۆم پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئەفەرموێ هێشتا عومەر شیرینی ئیمانە نەچەشتووە هێشتا ئیمانەدا نەمەزراوە ئەی عومەر حتا منیش و لە خۆت خۆشتر نەوێ خۆشویستنی پێغەمبەر صلی اللە علیە وسلم تەواوکەری ئیمانە کە حەزەتی عمر زانێ بەبێ خۆشویستنی پێغەمبەر صلی اللە علیە وسلم لە خۆی کەمتر ئیمانی کامل نابێ ئەفەرمی پێغەمبەری خوا ئێستا تۆم لە خۆشم خۆشترە بێت بۆیە سەروەر و ئازیز و خۆشەویستمانە فەرمێ هیچ یەکێ لە ئێوە ئیمانی کامل نابێ تا منی لە خۆی و لە ماڵ و لە باوک و لە مناڵەکانی خۆشتر نەوێت. خۆشەویستی ڕاستەقینەوەیە. بۆیە شاعیرێک گەڵێت، ئەگەر تۆ ڕاست دەکەیت لە خۆشەویستیەکەتا بۆ زاتی پەروەردگار، بۆ پێغەمبەر صلی اللە علیە وسلم، بۆ باوک و دایکت، ئەبێ ئەو خۆشەویستیە وا لێکدا گوێڕایەڵی فەرمانەکانی بیت. زۆر کەسێ ئیدعا کاڵێ خوا و پێغەمبەرم خۆشەوێ بەس ئامادە نییە دەست لە بەرژەوەندی و مەسلحەتێکی شخصی خۆی کە شەرع ڕێگەی پێنادا ئەو کار و کاسبیە ئەو بازرگانی ئەو تجارەتە حەڵاڵە دەستی لێ هەڵناگرێ خۆشەویستەکەی هەر ئیدعایەکە هیچ ئیدعایەکی ڕوتە خوارێ قوبڵ ناکە پێغەمەری ئازیزمان سل الله عليه وسلم ئەفەرمێ ڕۆحەکانی ئینسانەکان هەمویان سەربازی بە سەرباز کراون هەر کەسێکت ناسی لە نزیکەوە ناسیت تەعامول لەگەڵا کرد، هەڵسوکەوت لەگەڵا کرد، خۆشدەوێت، حەزەکەی زۆربەی کاتەکان بدەی بە ئەو، لە خزمەتیا بی، وەکو سەحابە بەڕێزەکانی پێغەمبەر صلی اللە علیە وسلم، خەڵکی لە دەرەوەی مەدینە هات پێغەمبەری نەیەناسی صلی اللە علیە وسلم، لە ڕێگەی نەیارەکانیانەوە، نەیارەکانی پێغەمبەرەوە صلی اللە علیە وسلم، بە خراپە باسی پێغەمبەر ئەکرا علیە الصلوة والسلام، هەتا خۆی ئەهاتە خزمەتی سەروەر و خۆشەویستمان، کە ئەیزانی ئەم کەلامە ئەم فەرمایشتانەی پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەم سۆز و میهرەبانی پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەم لێبوردەی پێغەمبەر صلی اللە علیە وسلم چەندێکە قەناعەت لێکرد و بۆچوونەکەی گۆڕا خۆ هەر کەسێکیش کە تەبعی سروشتی بەرنامەی بیروبۆچوونی لەگەڵ توا نەبوو ڕەنگە زۆر خۆشی لێی نەیەت دوورەکەویتەوە لێی تۆی مسلمان ئەگەر سەفرێ بکەی بۆ شارێ بۆ وڵاتێ کاتی بانگ و نوێژ هات هەواڵی مزگەوت ئەپرسی هەواڵی شوێنێکی باش ئەپرسی کەوا ڕۆحت بحەوێتەوە تایە ئیسراحەت و خۆشبەخت بێ ئەوەی کەوا تالبی وەکو تۆ نیە بەدوای شتی خراپ ئاگەڕێ بەدوای تێرکردنی شەهەوات و ئارەزوی خۆی ئاگەڕێ هەواڵی شوێنی خراپ ئەپرسێ بۆ بەشی ئەویش هەیە ئەڕوات لەوێ ئاواتەکان و لەزات و ڕابواردنەکەی خۆی ئەهێنێتە دی بەڕێزان ئێمە لە خۆشویستنمان بۆ خوای پەروەردگار جل لە جەلال و پێغەمبەر صلی الله علیه وسلم ئەزانی چ خەڵاتێکی گەورە بەدەزێنین لێخۆشببوونی گوناهەکان خوا لە گوناهەکانمان خۆشەوێت چ مەکرەمەیەک، چ فەزلێ، چ رێزێ، چ خەڵاتێ لەوە گەورەتر هەیە کە ئینسان، خوا لێی رازی بێ، لە گوناهەکانی ببوورێت. بڕیار بدەی، خوایە تۆم لە خۆشم خۆشتر ئەوێ، پێغەمبەرەکەت صلی اللە علیە وسلم لە خۆم خۆشتر ئەوێ. بۆیە پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەفەرمێ، نیشانەی کامڵی، ئیمانی کامڵبوون، نیشانەی خۆشیرینی ئیمان بریتییە لەوەی کە خوا و پێغەمبەرت صلی اللە علیە وسلم لە هەموو شتێ زیاتر خۆش بوێت نەیگۆریتەوە بە هیچ شتێک چۆن ئەمە ئەم ئیدعاە ئەەکەیتە عملی کاتێکەوە سەحابە بەڕێزەکانی پێغەمبەر صلی اللە علیە وسلم بۆ خۆشویستنی خوا و پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئەهاتنە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم پرسیاریان ئەکرد ئەی پێغەمبەری خوا چی بکەین نزیکمان ئەکاتەوە لە خوا چی ئەبێتە هۆی خۆشەویستیمان بۆ خوا خوا ئێمەی خۆش بوێت پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەیزانی کە ئەوانە ڕاست دەکەن لە ناخی دڵیانە کۆمەڵێک ڕێنمایی پێیشانەدان، هەروەکو دکتۆرێک، هەروەکو عیلم النفسێک کە شارەزا و پسپۆر لە بوارەکەیە، دەرمانی بۆ سەحابە بەڕێزەکانی پێغەمبەر صلی اللە علیە وسلم نووسی. بەرێزان خۆشەویستی زانایان ئەفەرموون دوو جۆری هەیە، جۆرێکیان بریتیە لە خۆشەویستی سروشتی، تۆ شتێکی جوان ئەبینی خۆش دەوێت، کۆمەڵێک مەخلوقاتی خوا ئەبینیت خۆشی یە لێیان، خۆش ئەوێن هەندێکیشیان ڕەنگە خۆش نەوێن ئەمە شتێکی فیتریە لە ناخی هەموو مرۆڤێکا هەیە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمێ ئاوە شاخی ئوحودە ئێمە خۆشمانەوێت ئەوش ئێمەی خۆشەوێت خۆشویستنی نیشتیمان لە دینەوە ئێمە فێر بووین کە نیشتیمانەکەی خۆمانمان خۆش بوێت کەسیش موزایەدە نەکا بەسەرمانا موسڵمان لە هەموو کەسێ زیاتر نیشتیمانی خۆی خۆشەوێ زێدی خۆی مەسقەد ڕەسی خۆی ئەوە پێغەمبەرمان صلی الله علیه وسلم ئومەتەکەی ئامۆژگاری ئەکات کە ئەفەرمێ کاتێک کەوا کافرەکان دەریەکەن لە مەکەوە بۆ مەدینە ئاوڕێک بەلای شاری مەکە ئەداتەوە لە بەرزایەکانی مەکەوە ئەفەرمێ ئەی مەکە وەڵاهی خۆشەویسترین وڵاتی لای خوا خۆشەویسترین وڵاتی لای منیش خۆشەویسترین شاری لە دڵ و دەروونما وەڵاهی ئەگەر قەومەکە و تۆ منیان دەرنەکردای من تۆم بەجێ نەهێشت هەردوو چاوی مبارەکی پڕەبێ لە فرمێسک کاتێکیش تەشریفی مبارەک چێتە مەکە ئەفەرمی خوایە گیان ئەچێتە مدینە خوایە گیان مدینەمان ئەوەنە لا شیرین کە بەقەدەر مەکە یا لە مەکە زیاتر خوای پەروەردگار دوعاکەی ئاواتەکەی ئەهێنێتە دی خۆشویستنی پێغەمبەر صلی الله عليه وسلم بۆ خێزانەکانی پرسیاری لێکەن کێت خۆشەوێ فەرمووی عایشە تەریق نابێتەوە ناڵێ هەر ناوەکەی شێ با فەرمی عیشە ئەڵێن قوربان لە پیاوانە مەبەستمان ئەڵێ باوکی عیشە ئەوەی عیشە و باوکی عیشە بووە منیان کردووە لەکاتێکا کەوا پێویستم بە سەرخەر و یارمەتیدەر و هاوکارێک بووە، حەزرەتی ئەبوبەکر بە خۆی و بە ماڵ و بە مناڵ و بە خێزان و بە هەموو شتێکەوە لە خزمەت ئەم دینە بۆ سەرخستنی ئەم دینە. خۆشویستنی پێغەمبەر صلی اللە علیە وسلم بۆ خاتوو خەدیجە هەتاو ڕۆژەی وەفاتی کرد باسی خەدیجەیە کرد خەدیجەیە کەوا تاکە ئافرەتێک شێرە ئافرەتێک کە بە خۆی و بە سەروەت و سامانەکەی خستوە اختیاری پێغەمبەر صلی الله علیه وسلم چۆن لە یادیە کات حەزەتی عیشە فەرمێ خوا لە خەدیجە باشتری پێداوی پێغەمەری خوا فەرمین سوێن بەخوا هیچ ئافرەتێک لە خەدیجە باشتر نییە بۆ من جێگەی خەدیجە ناگرێتەوە بۆ من خەدیجە کاتێک کەوا خەڵک بە درۆی ئەخستمەوە ئەو ڕاست بە ڕاستی ئەزانا ئەزانیم خەڵکی منعی هاوکاری و یارمەتیە کردم ئەو ماڵەکەی خستە اختیارم خەڵکی لە دەرەوە عەزێتی ئەدام خەدیجە دڵنەوایی ئەکردم لە ماڵە لەبەرەوە بەڕێزان ئێمە خۆشەویستیمان بۆ خوا بۆ پێغەمبەر صلی الله عليه وسلم شتێکە خوای پەروەردگار لە ناخمانا دروستی کردووە ئەبێ هەوڵ بدەین بۆ ئەوەی ببینە خۆشەویستی خوا و پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەی گەنجەکان هیچ خۆشەویستیەک لە دڵ و دەروونتانە نەخەنە پێش خۆشەویستی خوا و پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەوە خۆشەویستی ڕاستەقینەیە ئەوە ئەگەێنێتە مەرامی خۆت ئەگەێنێتە ئاواتی خۆت لە دنیادا سەر و بەرزەکە لە قیامەتا ڕووسپیەکات لە بەرامبەر خی پەروەردگاردا بە ئاواتەکانی خۆت ئەگەیت خوا جل جلالە لەگەڵ فریشتەکانیا شانازیەکەن بە بە گەنجی خواپەرستەوە ئەمە دەسی کێکەوێ خوا بەو زاتە گەورەی خۆیەوە مەلایکەکان فەخر و شانازیەکەن بە گەنجێکەوە گەنجێتی وەقف کردبێ لە پێناوی خوا لە عیبادەت و پەرستشی خوا. خوا جاڕی گەورەیی بۆ ئەدات، ئەفەرموێ، جوبرەئیل، من فڵانە عەبدم خۆشەوێ تۆش خۆشت بوێ، جوبرەئیلیش خۆشەوێ، ئەفەرموێ، بڕۆ جاڕ بدە بە ئاسمانەکانا، فڵانە عەبد خوا خۆشیئەوێ، ئەهلی سەما، ئەی خەڵکی ئاس، ئەی دانیشتوانی ئاسمان، ئێوەش خۆشتان بوێ، ئەوانیش خۆشیانئەوێ. وئەفەرموێ، بڕۆ بۆ ناو زەوی، بۆ سەر زەوی، کە ئەمە، خوا و ئەوانی لە ئاسمان خۆشیانەوێ لەسەر زەویشا جێگەی قبوڵکردنی خەڵکە پێچەوانەکەشی ڕاست هەر کەسێک خوا ڕقی لێ بێ خوا پەنابا کەسێک بەهۆی گونا و تاوان و سەرپێچی و دووری لە فەرمانی خوا ببێتە هۆی ئەوەی کەوا خوا ڕقی لێ بێ خوا پەنامان بدات تەفسیری کوردی زۆر بووە ئەگەرنا لە خزمەت مامۆسایەکە کەوا فێری شا- فێری کاو شارەزات کا دووهەمیان بریتە لەوەی یادی خوا زۆر بکەین دڵ و دەروونمان بە یادی خوا ئاوەدان بێ ئەلا بذکر الله تطمئن القلوب زۆر جار خۆمان ئەیبیسین لە دەمی یەکتری ئەڵێن خۆزگمان بە 20 ساڵ سی ساڵ لەمەو پێش ژیان چەند خۆش و سادە بوو ئێستە وەسائل زۆرتر بووە، تەکنەلۆجیا پێش کەوتووە، وەسائلەکان بۆ ئەوەیە قەرار بوو ئەم وەسائلی تەکنەلۆجیە ئیسراحەتی دەروونی بدا بە ئینسان بەڵام وا دەرنەچوو ئەبێ بگەڕێ بە دوای ئەو شتەی کە دڵ و دەروون ئەحەوێنێتەوە کە ئەویش بریتیە لە یادی خوا و زیکرو بۆ خوا ژیان و لەبەر خاتری خوا بژیت زۆر جار ها لە نوێژ ئاڵێن قل ان صلاتی و نسکی و محیای و مماتی للە ڕاستکەین لەگەڵ خوای خۆمانە نوێژت ڕۆژوو زەکاتت سەدەقە و خێر و حەسەناتت داوە بەخوا. بەڵام ئەبێ وەکو وەسیلە بەکاری بێنێ نەک ببێتە غایە لە ژیانیا کە بوو بە غایە ئەوەی تر نەگبەتی ئەو ئینسانە دەست پێکە خوا پەنامان بە خاڵێکی تر بەرێزان بریتێ لەوەی کە ئێمە هەست بکەین کە خوای متعال جل لە جەلالوه نیعممەتی زۆی ڕژاندووە بە سەرمانە لە بەرامبەر ئەو نیعممەتانە پێویستە سوپاسی بکەین هەتا بۆمان زیاد کا تا ئیسراحەت لەو نیعمەتانە بکەین چەند کەسێ ئەڵێ سەرۆت و سامانم زۆرە بەس ئیسراحەتی قەلبیم نییە خەوم نییە خواردنم وەکو پێویست نییە ئیسراحەتم نییە ئەوە بزانە ئایا شکری حەقیقی کردووە شکری حەقیقی علەما فەرمونون ئەوەیە ئەو نیعممەتەی خوا لەسەر پێچیکردنی فەرمانی خوا بەکارنێنیت هەوڵنەدەی بۆ دژایەتی کردنی دینەکەیت بەهۆی ئەو پارەوە تو سەر و سامانەکە هاتن خاڵێکی تر بەڕێزان بریتێ لەوەی خۆشویستنی خوا فەزل بدەین بەسەر شەهوات و ئارەزوومانە بە سەر هەوا و نەفس و ئارەزوومانە بە تایبەتی کاتێ کە گونا و تاوان ڕوبەڕوومان ئەبێتەوە لەبەر خاتری خوا نمونە زۆرە وەختەکە بە شێوە ناکە ئینسان نمونە بێنێتەوە چ کاتێک خۆشویستنی خوا تۆ فەزڵی ئەدەی بەسەر نەفس و هەوا و ئارەزووی خۆتا حەزی لە خۆ ئەو خۆشی و لە زائیزەیە بەڵام ڕێ خوایە مادەم تۆ ئیجازە و نەداوە ڕێگە و نەداوە بە من ئەوە خوایە لەبەر خاتری تۆ وازم لێ هێنا ئەبزانە خوش پەروەردگار تەعویزی بە باشتر لەوە بۆ ناکاتەوە خاڵێکی تر بەڕێزان بریتیە لەوەی کە ئێمە کاتانێک ساتانێک دابنین بینی خۆمان و خوا خەلوە لەگەڵ خوا بکەین لە شەوە لە ڕۆژە بیرکەینەوە لە ژیانی خۆمان لە گوزەرانی خۆمان لە مەسیر و مستەقبەلی خۆمان زۆر جارەڵێن بەخواش فریای ژیان ناکەوین فرکان فرکان و ڕاکە ڕاکە بە دوای لقمە نانێکە ئەی خوای پەروەردگار حەقی نییە لەسەرمان دانیشین مناجاتێ گفت و گۆیە بکەین بینی خۆمان و خوا پێویست ناکە دەستی پارانەوە بەرزکەینەوە بە لای خوا بڵێن خوایان هەرچی تۆ نەیکەی نایەتە دی هەرچی تۆ ڕەزامەندی لەسەر نەبێ نایەتە دی خوایە ئەم کەون و کایناتە بە ئیرادە و قدرەتی تۆ ئەڕوا بەرێوە ئەوە من وەکو عەبدێک خۆم تەسلیمی تۆ ئەکەم، بەڵام لەگەڵ ئەوەدا ئەبێ دەست بە ئەسبابیشەوە بگرین، پشتمان بە خوا قایم بێ، دەست بە ئەسبابەکانەوە بگرین، ئینجا وەکو داوای یارمەتی و کۆمەکی لە خوا بکەین. ئاخر شتم بەڕێزان، لە خزمەت ئێوەی بەڕێزا بریتییە لە دانیشتن لەگەڵ پیاوچاکان. پیاوچاکان لە هەموو سەردەمێکا هەیە. ئەگەر وەکو پێویست نەبێ ئەو هەموو نووسراوانەی پیاوچاکان و علەمایان و زانایان پڕیەتی ئەی گەنجی خوێن گەرم موبایلەکەت فەیسبووکەکەت ئینتەرنێتەکەت بکەرەوە سێرجێ بکە چیت ئەوێت یەتە بەردەست حیف نییە ئینسان گەنجی مسلمان کاتی خۆی بەشتی لاوەکی و باتە سەر با ئەو فەیسبوکەت ئەو خەتەت ئەو ئەنتەرنێتەت بیکە بە پیاوێکی ساڵح ئامۆژگاریت کا نەسیحەتت بکا بتوانە خزمەتێک بە خۆت بە دینی خۆت بە ژینی خۆت بە مسلمانان بکە شتی جوان و باش بڵاو کەرەوە خەڵکی ئیسفادەی لێ بکە خەڵکی تام و چێژی لێ وەرگرێ خەڵکی ئیمانی زیاد بکە داواکارم لە خوای میرەبان خوا ئیسلاحی حاڵێ مولایەکمان بکا خوا هیدایەتمان با خوا ڕێنمونیمان کا خوایە خۆشەویستی خۆت و پێغەمبەرەکەت صلی الله علیه وسلم لە دڵ و دەرونمانا بەهێز و دامەزراو بکە خوایە گیان لە هەموو دەرد و بەڵا و مصیبەتێ بمان پارێزێ لە هەموو قات و قڕی و گرانیەک بمان پارێزی یا رب العالمین خوایە گیان داوات لێ یەکەم بە ناوە جوانەکانت بە ئیسمی عەزەمت یا رب العالمین شیفای نەخۆشەکانمان بدەی ئەوانەی کەوا لەسەر جێگەن کەنەفتن ئێش و ئازاریان هەیە خوایە ئێش و ئازاریان لەسەر هەڵگری یارمەتی کەس و کارەکەی بدەی خوایە گیان خزمەتی کەن بۆ ئەوی ئەجر و پاداشت بەدەست بێن بە بۆنەی ئەوە خوایە هەر ماڵێک هەر کەسێک گرفتێ مشکلەیە کێشەیەکی خوای بێ بەهانایە و کێشەکەی چارەسەرکەی خوای هیداتی گەنج و لاوەکانمان بدەی ئەو گەنجانەی ئەیانوێ پرۆسەی هاوسەرگیری ئەنجام بدەن خوایە گیان کاریان بۆ ئاسان کەی ئەوەی پرۆسەی هاوسەرگیری ئەنجام داوە مناڵی نیە خوایە مناڵی ساڵحی پێ بەخشی خوایە ئەوانەمان مناڵمان هەیە خوایە ساڵحیان کەی بۆمان خوایە گیان داوات لێ یەکەین بە ناوە جوانەکانت خێر و بەیری دنیا و قیامەت بکەی بە نسیبی هەموو لایەکمان لە هەموو شەڕ و فیتنە و ئاشوبێ بە دوورمان بگری یا رب العالمین خوایە ئەوەی ئیرادەی خێری هەیە بەم خاک وڵات و میلەت و دینە خوایە دەست بە باڵیەوە بگری